دەست خۆش. بەیانیت باش یوسف بەیانی باش سپاس باوکە ئی بۆ خۆی ئامادەکردو بۆ قوتابخانە ئامادەیە ئاگداری خۆت بە ئی بۆ هەر کاتێ چی هاتیەوە شتەرمەکە باش باشی وەرەوە دایکە بڵێ بزانم کوڕەکەم تۆ باوکمت خۆش دەوێ ئەوەت لە کوێ هێناوە ئیبۆ؟ هیچ هەروا پرسیم باوکیشتم خۆش دەوێت تۆشم خۆش دەوێت سلام و علیکم و علیکمە سەسلام بەخێر بێ باپیرە حەسان ماندوو نەبیت خۆشبی سوپاست دەکەم. بەخێربێی حاڵت چۆنە باشی؟ باشم باش هەروا دەبم مادام لە ژیاندا ماوم زۆر باشم تۆ چۆنی سەحەتت چۆنە؟ باپیرە حەسەن بوکەکەتان قەدر و قیمەتی ئێوە دەزانێت ئەو کچی ماڵەوەیە ئێ هەرچۆنێک بێت وەک مناڵی خۆت نابێت؟ وەڵا موختار دوێنێ یەک ڕۆژ و ماندوو نەبیت عەتیکە. سوپاست دەکەم بەرفە. بەخێر بێن. ئێ فەرموون دانیشن بوەستاون. دەی با بڕۆین. باشە. بەخێر بێن. خۆش بیت. زۆر سوپاس. بەچی پێ دەکەنن کچێ هیچ هەروە پێ دەکەنین نوخشە لە زێلال بێت ئەو نە قسەمەکەن بابچم هەندێ لە قومتان بۆ بێنم چی بۆ کچێ بەرفە ئەو بۆ دەگرین هیچ هەروا دەگریم هیچ نییە دەفەرمو لقمێک بخۆ بامیەکە زۆر خۆشە وانە باوکە ئەرێ بەخوای خۆش بوو دەستەکانت خۆش بێت کچی خۆم ئافێتان بێ ئی بۆ تۆش ڕات لە خواردنەکە نییە؟ دایکم خواردنی خۆشتر لێ دەنا باوکە من زۆر بیری دایکم دەکەم من دایکم خۆش دەوێ ئەوە چی بوو عەلی خێرە باوکی زیلان وتی بە یوسف ئاخا بڵێ با ڕۆژی مارەکردنەکە دیاری بکەین ئێ دەزانی چی تری پێوتم چی وت عەلی وتی سرکە چەند بەکەمی لە ناو شوشەیەک بمێنێت ئەوەندە زیانی کەم دەبێت بڵێ هەر بووش ڕازی بکە کچەکەم بداتێت مامە چاوش ڕاستی وتووە پێویستە بە زووتری کات ئێوە هاوسەرگیری بکەن وەڵام منش هەر لەبەرەوە هاتوم بۆلات وەڵڵاهی یوسف ئاغا داوێتی لە کەلم خەریکە شێت دەبم خەفەت مەخۆ عەلی من خۆم شێت بوومە بەس نییە عەلی دە سەیرێکم بکە حەز ناکەی لادەیەکە پێویستی بە شێتێکی تر بێت ڕۆشتم لە ماڵەوە پرسیاری تۆم کرد خوشکە عاتیکە وتی لە ماڵەوە نیە و لە کێڵگەیە باش یوسف ئاغا تۆ بۆیی بۆ ئێرە خۆ لێرە هیچ و شکارێک نییە کاکە چێکەیت عەلی، دەمەوێ پشوو بدەم، پشوو. تۆ وا دەزانی یوسف هاوسەرگیری ئەنجام داوە و زەینۆی لەبیر کردووە؟ مەحاڵە لە بیری بکەم عەلی ڕاستە دایکی ئی بۆیە بەڵام خێزانی منیش بوو زۆرم خۆش دەویست عەلی زۆر دوای مردنی ئەو ساقە درو قیمەتیم زانی دیارە خی گەورە ئەوی لە من زیاتر خۆشویستووە بۆچی بۆ ئێرە هاتوو بێزارم خۆم نیش دەزانم لێرە ئیش و کار نییە بزانە علی دەزانی چی دەکەیت لەم مانگەدا ڕۆژێک دیاری دەکەین بۆ هاوسەرگیریەکەی تۆ تەواو یوسف ئاغا دەست خۆش عافێتت بێ بەیانی دەچم لەگەڵ باوکی زیلا قسە دەکەم چ قسەیەک دەکەی یوسف خێرە خێرە ئیشاءله علی و زیلال بەتەمای هاوسەرگیرین ئیتر من هەستاوم بەڕێ خستنی کارەکە لەگەڵ مامە چاوش ڕۆژێک دیاری دەکەین. بە تۆ چی یوسف، لێ گەڕێ با خۆیان هەڵسن بە ئەنجام دانی کاری هاوسەرگیریان. تۆ ئیش و کارێکی ترت نییە؟ ئەوە تۆ چی دەڵێیت عەتیکە؟ عەلی شوان هەر وەکوو برام وایە ئافرەت. ئەگەر ئەوان هاوسەرگیری بکەن ئیتر من وا دەزانم حوسێن زیندوو بۆ تۆ ژن دەهێنێ. ئێمەش هاوسەرگیریمان ئەنجام دا. چی بوو ها؟ هیچ. تا ئێستا دەستت بە دەستم نەکەوتووە. دەزانم تۆ منت خۆش ناوێ. ئێستاش هەڵساوی بە دوای ئیش و کارەکانی عەلی زیلا کەوتووی تۆ پێش ئەوان بیر لە من بکەرەوە. وەرن بخۆن وەرن بخۆن دەی وەرن دەی وەرن وەرن بخۆن وەرن بخۆن دەی وەرن دەی وەرن گوایە تۆ پێت وتوە ڕۆژێک دیاری کەین بۆ ئاهەنگەکە چ ڕۆژێک بیکەین محەممەد چاوش پێم بڵێ بەخوا یوسفی کوڕم تۆ باش شارەزای لە داب و نەریتی ئێمە هەندێک شت هەیە چەند کۆن بێت ئەوەندە زیانی پێدەگات با بە زووترین کا دەست بە مەراسیمەکە بکەین ینی تۆمە بەست ئەوەیە لەم پازدە ڕۆژەدا کۆتایی پێ بهێنرێت ئەرێ بەخوا یوسف تۆ چۆنت پێ باشە بە ئاوا بێت سوپاس محەممەد چاوش خدا لێت ڕازی بێت خودا حافیز کوڕم خوا حافیزت بێ وەرنەوە مریشکە جوانەکانم وەرنەوە دەی کچم ئەگەر زەحمەت نەبێ جامێک ئاوم بۆ نانی؟ خەریکە جەرگم بسوتێ تۆ دەست و قاچت نییە خۆت هەڵسا حەقتە کچم حەقتە ڕاست دەکەیت منیش دەستم هەیە و قاچیشم هەیە بەخێر بێیتەوە یوسف سوپاست دەکەم عتیکە باوکم هاتووەتەوە بەڵێ لە ژوورەوەی لە چێشخانە دانیشتووە لە ژوورە لە چێشخانەکەیە باوکە وەرە وەرە وەرە دانیشە باوکە جیان وەرە چی بووە؟ هیچ نەبووە کوڕی خۆم هیچ شتێک ڕووی نەداوە. بۆ خۆم لە ژوورەوە دانیشبووم، هیچ نییە کوڕی خۆم. هەیە هەیە، شتێک هەیە. بەخوا هیچ نەبووە، گەر بێت چۆن پێت ناڵێم. هەیە باوکە، من دەزانم. پێش کەمێک چوومە خانووە کۆنەکەم، هێلکەکانی ژێر مریشکەکانم کۆکردەوە، لەوێ بووم، کچەکەم هاتەوە یادم. هەر ئەوەیە کوڕی خۆم. واتە شتێکی تر ڕووی نەداوە. تۆ خەم مەخۆ. بۆ باوکە ئەو شەو کفتەی خاو و هێلکە ئامادە نەکەین، ها؟ یوسف چۆنە چایەکت بۆ لێ بنێم دەیخۆیتەوە؟ نەخێر جامێک ئاوم ببێنە باوکە تۆ شتێک ناخۆیتەوە؟ تۆ دەست و قاچت نییە خۆت هەڵسا نەخێر کچی خۆم سەلامت بی پێش کەمێک ئاوم خواردەوە باشە باوکە تۆزێکی تر ئامادەی دەکەین. ئی بۆ ئارەقەکەم بسڕەوە خێرا ژێ چە ناگەشم تەواو تەواو چەند جوان برژاوە هەڵە هەڵە دەست خۆش وای چەند گەرمە عتیکە وەڵا هێلکەکە دەستی سووتاندم بەڕاستی بۆ کفتێچ تەواو وەی وەی وەی وەی چەند نازدارە دەیەڵە یوسف بەسە ئەو کاهوانش دادنێن باوکە باوکە دووبارە نان نییە لەگەڵی بخۆین کوڕم کفتەی خاوتەنها بۆ تام کردە بۆ خۆ تێرکردن نییە دەستەکانت خۆش بێت زۆر خۆش بووە وەریگرە کوڕم ئی بۆ دەی بخەوە هەی کوڕی گەمژە چییە بۆ ئەوەندە دەسوڕێتەوە ئەملا ئەملا دەکەی باپیرە بەڵێ برای ماغا ئێستا عاتیکە دایکی منە نەخێر کوڕم دایکت نییە بەڵام دایکایەتی دەکات باپیرە حەز ناکەم پێی بڵێم دایکە چۆن دەبێت ئی بۆ نابێ ئەو قسانە بکەی کوڕی خۆم ئێ باشە ئەو دایکی من نییە بۆچی پێی بڵێم دایکە هەی کوڕی گەمژە ئی بۆ دیسان دەستت بە پرسیارە سەیرەکان کردەوە دەتەوێت داب و نەریتی سەد ساڵمان بگۆڕیت؟ بەخوا باپیرە شتێکت پێ بڵێم بەخوا من ئەو عاتیکەیەم هیچ خۆش ناوێ. بەخوا ئیبۆ خۆشت بوێت و خۆشت نەوێت ئەویش بەشێکە لەم ماڵە و ئەندامێکە لەم خێزانە ناچاری خۆشت بوێ دەی بخەوە. ئەوە چیت لێ هاتووە ئی بۆ هیچ نییە دایکە لەگەڵ هاوڕەکانم کەمێ دیاریمان دەکرد دەتوانیم جلانم بۆ بشۆی بەڵێ بەڵێ ئەی چۆن بۆت ناشۆم بۆ من خزمەتکاری تۆ ڕات لە خواردنی من نییە بۆ ئەی ڕات لە خواردنی کێیە بۆ گاڵتەم پێ دەکەی داوەشێ یاخوا ئەم جارە بتبینم جلەکان پیس کردووە ئەوە دەبێ خۆت بیشۆی نازانم هاتوومە ئەو ماڵە وەکو خێزان یا وەکو خزمەتکار لەلایەکەوە باپیری و لەلایەکی شەوە کوڕی ئافرەتایەتی خۆم لەبیر کرد عیب ناکەن ئێوە من خۆم دەزانم چیتان لێ دەکەم کەمێک وەسن چاوەڕوان بن بزانە کچم تۆ ئێمەت بەجێهێشت چیمان بەسەرات بۆ دەگری ئی بۆ چێ شەڕت کردووە قسە بکە لەگەڵ تۆما لەگەڵ هاوڕەکانت شەڕت کردیان ئەوان لە تۆیاندا ئەی تۆ نەبوویت لێدانت نەدەخوارد چۆن بۆ کوڕەکەم دەی قسە بکە دەی قسە بۆ باوکی خۆت بکە بەربوومەوە باوکە. ئەو بە بەربوونەوەیەک ناچێت ئیبراهیم ئاغا باشە بابە قسەی تۆ بێت ئی بۆ بەرمەوە بەخوا باوڕم پێ ناکەین باوەڕت پێ دەکەم چۆن باوەڕت پێ ناکەم سیر کە کوڕم ئی بۆ لەبیر مەکە کوڕم گەر شەڕیش بکەی خەڵکی لادی هەر خۆمانن دێ هەرچە کوڕم با بڕۆین یاڵە دەی هەستا وەرە ئیبراهیم ئاغا دەی بڕۆ لای باپیرت دانیشە ئاتیکە لە شوێ باوکە لە ژوورەوەیە کوڕم ئاتیکە خێرا دوو چابێنە بۆ من و باوکم دەی خۆی تۆ باوکە گەر تۆ بیخۆیتەوە ئێمەش دەیخۆینەوە دەی بێنە دەی بەسەر چاو چیە باوکە ئەمڕۆ خەمبار دیاریت. هیچ نیە کوڕی خۆم بەڵکو ئەوە لە داهاتوودا باش دەبێت. خوا سەلامەتت کا کوڕم. هیچ نیە کوڕی خۆم بە شەقێک هیچت بەسەر نایەت چی بکەم کوڕی خۆم دیارە قەدەرمان هەروایە خدا لەوەی خراپترمان بەسەر نێنێ وا مەکە کوڕی خۆم خۆت کوشەندە بگری بەڵکو لە داهاتوودا باش دەبێت ئەوە بە باوکت مەڵێ باشە باپیرە بە باوکم ناڵێم ئەگەر تۆ پیاو بیت نابێت بە باوکت بڵێ عتیکە لی داوم ئەگەر باوکت بزانێ ئەوە زۆر لە ئێمە تووڕە دەبێت چی بکەین کوڕم دیارە قەدەرەکە ئێمە و هایە لە خدای گەورە دەپارڕینەوە لەوە خراپترمان بەسەر نێت ئەمانە بۆچی هاتوون باوکە ئەوانە گەشتیارن کوڕم گەشتیار چییە باوکە مانای گەشتیار ئەوەیە کە هاوڵاتیان بێنە وڵاتێکتر تا دیمەنە جوانەکانی ئەو وڵاتە ببینن یا ئەوەتە بۆ خۆشی گەشت ئەگەڕێن بە شوێنەکاندا بەڵێ هەر ئەوەیە بەواتایە چتر مانای گەشتیار واتا بەدەستهێنانی داهات داهات چییە باوکە واتا پەیداکردنی پارە ئێ ئێستا ئەوانە پارەە چۆن وا دەبێت ئی بۆ تۆ هیچ کاتێک نابێت وەک پارە سەیری مرۆڤ بکەیت دەبێت وەک مرۆڤ سەیری مرۆڤ بکەیت ئێستا وانە هاتون چی بکەن لێرە هاتون بۆ لادێکە ئێمە تاوێ نەبگرن بۆ لادێکی ئێمە بۆ تۆ لادێکی خۆمانت بەدڵ نییە سیرکە ئەوانە چەند حەزەکەن وێ نەبگرن هەڵاو هەڵاو کوڕە ئی بۆ بۆ وەستایی ماوەی کاتژمێرێکە چاوەڕوانی تۆمە خێرا وەرە دێی دەوەرە ملە بشکێت